فەرمێ من وەستای ڕۆنگۆڕم دوکانێک خاوەنەکەی ئەو ڕۆنەی کە دەیفرۆشێ لە کوردستان دروست دەکرێ بەڵام بە ناوی تورکی و ئێرانی دەیفرۆشێ ئای لەو خیانەتە بۆ ئەوەی پارەی زیاتر بکات ئایا من گوناهبار دەبم وتەوسیە جەنابتان چییە؟ تەوسیە من برا بەڕێزەکەم نەسیحەتی خاوەندوکانەکە بکە کە تەقوای خوای گەورە بکا واز لەو غەش و خیانەتە بێنێ چکە پارەکەی حەرامە من غەشەنا فەلەیسە مننا پێغەمبەر دەفەرمی عەلەیهی سەڵات وسەلام کە بە قسەی کردیت چاکە کە بە قسەی نەکردیت وەلا تەعاونوا عەلە الئثم والعدوان خوای گەورە دەفەرمێ هاوکاری مەکەن لەسەر گوناه و تاوان نابێ لای بمێنیتەوە و بەشداری مەکە وازی لێ بێنە ومن ترک للە شیئا عوضه اللە خیرا منه هەر کەسێ لەبەر خوا شتێک واز لێ بێنێ خوای گەورە بۆی تەعویز دەکاتەوە بە خێرتر دنیا دڵنیا بەخوای گەورە باشترت دێنێتە ڕێگا ان شاء الله دەفەرمێ لە گوندەکەمان چۆن ئەمر بە معروف و نەهی لە منکەر بکەین ڕێنماییمان بکە براکەی من ئەمر بە معروف و نەهی لە منکەر دەبێت تەدریجی بێ وردە وردە دەست پێ بکەیت سەرەتا بەوە دەبێت کە خۆت فێری علم کەی ان شاء اللە خۆت لە دینی خوا شارەزاکەی ئەو جا بە تەدریجی دەست پێ بکەیت و و بە علمیشەوە ان شاء اللە نەک بە هەڵەشەیی نەک بە توندو توڕەیی و بزانە چ کەسێک کە علمت لێ وەردەگرێ و نەسیحەتت لێ وەردەگرێ لەوانەوە دەست پێ بکەین شاءله و ئەگەر کەسێک گوێت بۆ بگرێ ئامۆژگاری بکەیت وردە وردە ئینشاءاللە چاکترە لەوەی تۆ بچیت بڵێ من گرنگەوەیە قسەکە بکەم خەڵک وەری دەگرێ وەری ناگرێ قەی ناکە نە گرنگەوەیە تۆ خەڵکەکە تێبگەیەنی تاکتاک انشاءالله تعالی تاوەکو ڕۆژێک دێ بە ئیزنی خی پەرۆردگار کە خەڵکی لێت حاڵی دەبن و تێت دەگەن انشاءالله بە ئیزنی خی پەرۆردگار ئەوەش پەلەی ناوێ براکە پەلەی ناوێت سەبر بگرین انشاءالله دەگەیتە ئەو ڕۆژە یانی ئەمشەو ئیمامەکەمان یانی ئاەتێکی خوێندەوە کە كنتم قليلا فكثركم والله ڕۆژێکم هاتەوە بیر ئەو ڕۆژەکە لە ئەو ساڵە کە لە یەمەن گەڕامەوە لە مزگەوتی گەورەی چوارخۆڕنە براگیان لەسەر لەگەڵ چەند برایەک دکتۆر خالیدی برام مامۆسا بەکری برام بووم برایەکی تریش بوو پێنج کەس بووین تەراویحمان دەکرد پێنج کەس ئەمەی کە ئێستا دەیبینیت ینی لە زۆربەی مزگەوتەکان ماشاء الله ئەم هەموو خێر و بەرەکەتەی کە دەیبینی پێنج کەس بووین تەراویحمان دەکرد لەسەر سنت باقیەکەی هەموو خرافەت و بدعات هیچ تێگەشتی ئێستاش ماشاء الله خێر و بەرەکەت و ڕەحمەت ئەو هەموو مزگەوتە لەسەر سنت و لەسەر تەوحید فەضل و کەڕەمی خۆی پەرۆردگارە بۆیە براکەم سەبری دەوێت تەحەمولی دەوێت و دوعای دەوێت ئیخلاص و تەقوای دەوێت لە خوای گەورە داواکەین خوان یەتمان خاڵسکە بەو شێوازە دەبێت ئینسان هەوڵ بدا ئەمە تۆ بتەوێت بە دوو ڕۆژ نابێت وردە وردە انشاءله گرنجەوەی دائیمەن ئینسان داوا لە خواب کە خخوای گەورنیەتمان خاڵسکەیت و بەرەکەت بخیتە داوەکەمانەوە